دەستت بۆ پێدا هێنا مووەکەت ڕێک بە دەوری شوێنی شکاوەکە لول کرد پاشان تلیشە دارەکانت دابش کردە سەر مووەکە و دەوری شوێنە شکاوەکەت پێگرت اینجا داوەکەت چەند جار بە دەور تلیشەدارەکان و مووەکەدا سوڕاندەوە و لە سەرەوە بۆ بنەوە لە خوارەوەش بۆ سەرەوە بە شێوەیەکی وات بەستا کە ڕێگە لە هاتوچوونی خوێن نەگرێ کە لێبوویتەوە بۆ دڵنیاکردنەوەی دەستت بە نێوچەوانی داهێنا وتت تەوا بووین پاش کەمێکی تر خۆش کاتەوە لە قیلم قاسێت دەکەم و دەتبەمەوە گوندی دەتبەمەوە دەست خاوەنەکەت کاتی خۆی باوکت چەند جار دەربارەی ئەو بزنە شامیانە قسەی بۆ کردووی. بزنە شامی ماوەیەکی دوور و درێژە بەهۆی ماڵە چەلەبیەکانەوە لە ڕێگەی سعودیەوە گەیشتۆتە لای ئێمە لە پاشاندا مەڕدارەکان خدویان دەکەوێتە سەرێ و کەم کەمە دەکەوێتە بازار و وەچەی زۆر دەبێ و بە وڵاتدا تەشەنە دەکە لە دەڤەرەکەدا دوو جۆریان لە هەمویان بەرهەمهێنترە شامی و سوریایی شامیەکە پتر ناسراو و بڵاوە لە بازاری کڕین و فرۆشتندا هەڕمێنی لە بزنەکانی خۆماڵی چاکترە شیریان زۆرترە ڕۆژانە شیری لە دو کیلۆ تا سێ کیلۆی دەبێ قورسایی کە لە شیشی خۆی لە چل تا پ کیلۆ دەدا ڕەنجیان سوور و دبسی شیان پێ دەڵێن بەڵک و سپیشیان هەیە سەری خڕە و چاوەکانی شینە گوێیەکانی کورت و بەل و باریکە بە زۆری مووی لەشی کورتە، تەنیا سەرپشتی و دامێنی مووی کەمێ درێژ دەبێتەوە، قەپۆزی خڕە لچ و بەرغەبابەی کورتە، کەپوو کوڕ، کلکیشی کورتە. نێریەکەی، کەلەش و سەر و کەلەی لە بزنەکە گەورەترە. گەر ساڵی خۆش بێ، ئالیک و لەوەڕی چاک بێ ساڵێ دوو جار دەزێ و دوو کار و جارجارە سێیان دێنێ، کەم وایە یەک کاری ببێ. کارەکانیان جسنن و بە دوو سێ سەعات یا دانێک بە سەر پێیان دەکەون و بە دوو ڕۆژان بە گەڵ دایکی دەکەوێ بە چل ڕۆژانیش دەکەوێتە سەر لەوەڕ زۆر بەرگەی سەرما ناگرێ بۆیە کەمتر لە ناوچە شاخاویەکان بە خێو دەکرێ ئەگەر هەبوو دەبێ لە سەرمادا جلی بۆ بکرێت تا بەرگە بگرێ بزنە شامیەکان لە جۆری سووریاییەکە بازاری خۆشترە مێگەلدارەکان پتر تاڵیبی شامیەکان گوانی لە بزنی خۆماڵی گەورەترە و زۆر وا دەبێ لەبەر دڕک و دار دەخرێنە ناو چیفێکی پەڕۆینەوە. دەتزانی دوو ماڵ لە گوندەکە لە ناو مێگەڵەکەیاندا بزنە شامیان هەیە، یەکێکیان مێگەڵەکەی خدە شوانە، ئەویکەشیان ماڵی حەمە بۆرە. وات مەزەندە کرد دەبێ لەبەر سەختی ڕۆژەکە و لە ئان و ساتی بەفرەکەشدا لە مێگەڵەکە دابڕابێ و هەڵەتە بووە و شوانەکەش پێی نەزانیوە و هەر لێرەش زاوە. دایە ئەمڕۆکە بۆ بێژینگ منت ناردە ماڵی گوڵێ، دیتم لەسەر سەکۆی حەوشەکەیان، خۆی جونیانی فڕێ دەدا نە جارێک و نە دوان هەر دووبارەی دەکردەوە دایکە بۆ وای دەکرد کوڕمەوە ویستیتی سکەکەی لەبار ببە اینجا ئاواسکی لەبار دەچێ هەموو ساڵ خوا منداڵێکی دەداتێ خوا پێی ناخۆش نەبێ هەیە بۆی سوتاوە و نایداتێ هەشە نایەوێ هەموو ساڵێک منداڵەکەی دەبێ ماشله کۆشێ منداڵی هەیە مێردەکەشی تەوەزل و دژە ئیشە ئیشکەر و نان پەیداکەر هەر گوڵەیە ناچار بۆ بارەکەی خۆی سوو بکە قاڕینی بزنەکە لە ڕابردووی داپچڕی کە دیقەتت کرد کارەکەی دایکی دەمژێ تۆش کەرتەنانەکەت لە تورەگە کە دەرێنا و کەوتیتە خواردنی دەیە ها جار لەگەڵ هاوڕێکانت درێژ و پانی ئەشکەوتەکەت هەنگاو هەنگاو پێوایە دەرچی ئەشکەوتەکە کە ڕووی لە ڕۆژئاوایە بە هەنگاوی ئاسایی خۆت پێنج هەنگاو بووە شوێنەکەی قایم و سەختە لە خوارێڕا گەر سەیر کرابوایە دەدوت کونەلوتی چیاییەکە ڕەش دەچۆوە درێژەکەی خۆی لە سێ هەنگاو دەدا پانیەکەشی لەو شوێنانەی کە سچی بەم لەو بەولادا ڕۆیشتبوو دەگەیشتە هەشت هەنگاو سابیتەکەشی سەر لەبەر خۆی لە سێ بەژنە زەلام دەدا تەنیا ئەو شوێنەی نەبێ کە کونەکەی تێکەوتبوو لە هەموو شوێنێکدا نزمتر بوو کە لە سیان کەمتر و لە دوانیش زیاتر دەبوو زۆر جار کە گوندەکانی دەوروپشتی هێرشیان بۆ کراوە و لێیان قەوماوە پەنا و پەسێویان پشتیان داڵدەیان هەر ئەو ئەشکەوتە مرازە بووە وەک دایکێکی بە وەفا و دڵسۆز و قارەمان لە هەناوی خۆیدا هەڵیانی گرتووە ئەوانی شاردۆتەوە بوێرانە داڵدەی داون و ورەی بەبەرهێخستونەتەوە و نەیهێشتووە دژمن زەفەریان پێ بە چەند جار لەگەڵ هاوەڵە ڕاوچیەکانت شەوتان تێدا بەسەر بردووە و ئێستا شوێنی ئاگرکردنەوەتان هەر دیارە و دەور و پشتەکەشی ڕەش دەچێتەوە. ئەو مێخ زنجیرەی کە بەدەستی خۆت لە شاخەکەت کوتا کە حەیوانە کێویتان دەکوشت و بە سنگەکەتان وەدەکرد دەرتان دەهێنا و ناوسکیتان پاک دەکردەوە لە پێش هەموو شتێکدا سی و جگەرتان لێ دەبرژاند ئەو سنگە هەر ماوە هەنگاو بە هەنگاو ناو ئەشکەوت وەکو ماڵەکەی خۆت شارەزا بووی ماڵی کێوی خۆت و هاوڵەکانت بوو لە بیرتە کە مێرد منداڵ بووی لە دوای ئەویشدا بۆ کابرای شاری بەکرێگرتە لەگەڵ کەسانی وەکو خۆت و گەورەتری گوندەکەتان دەهاتن لۆکس پەیدا کرا چەند ڕۆژان جیقنەی شەمشەمە کوێرە و باڵندەکانی ترتان دەماڵی کۆ دەکردەوە وەکو جۆخین هەڵتان دەدایەوە چونکە هەزارەها بگرە پتریش لە شەمشەمە کوێرە و کۆتر و چێشکە و خەرتەل و باڵندەی تری تێدا حەوا بۆ و هێلانە و هەواریان تێدا خست بوو پاشان لە فەردانتان دەکرد و بە پشتی وڵاغ دەتان بردە خوارێ و لە لۆریان بار دەکرا و بۆ شاریان دەبرد گوایە بۆ ڕز و باخی کابرای شاریە وەختی خۆی چەند سیخۆرتان تێدا ڕاو کردووە دەرچی ئەشکەوتەکەتان تەڵەڕێز دەکرد و بە خۆڵە پۆک داتان دەپۆشی و هەندێ تەڵەی تریشتان لە ژوورەوە بۆ حەشار دەدا. ئەگەر لەوانی دەرکێ قوتار بن و تووشیان بە تەڵەکانی ناو ئەش کەوت بێ، خۆشتان لە بۆسە دەنا و هەست و خوستتان لە خۆ دەبڕی. سیخوڕتان لێ گرتووە هەشت کیلۆ گۆشت تا دوازدە کیلۆی بووە. پەڕی سیخوڕەکانتان ئێستاش لە ماڵێ دا لە کونی دیواری خانووەکەتان بۆ جوانی هەڵگرتووە. کاتێ خزمانی شاریتان دەهاتن زۆریان پێ سەیر بوو چونکە هەندێکیان نەیاندیبوو تەنیا ناوی سیخوڕیشیان نەبیستبوو. جارێکیان یەکێکیان لێی پرسی. دڵگەش دەڵێن سیخوڕ پەڕ دەهاوێ؟ تۆش پێکەنی و تێت گەیاند کە شتی وا نییە، وەلێ چونکە سەری پەڕەکان وەکوو شوژن تیژن کە یەکێک بیەوێ ڕایی بکا سیخوڕیش وەکوو هەموو گیانلەبەرێک بەرگری دەکا و خۆی بە دەستەوە نادا ئینجا ئەگەر خۆی بە یەکێک دادا ئەوا پەڕە تیژەکەی لە شەڕواڵی یا گۆشتەکەی دەچەقێ و بەجێ دەمێنێ خەڵکەکە وا دەزانن هاوێشتیەتی لە ڕاستیدا لە کاتی خۆپێدادان لە لەشیان دەچەقێ ئێستا زانیم کە ڕۆیشتمەوە هەندێ لە پەڕەکانی سیخوڕ بۆ هاوڕێکانم دەبەمەوە پێشەن دەڵێم لەگەڵ هاوڕێ گوندیەکان چوومەتە ڕاوە سیخوڕ و کوشتومانە لەپەڕ قۆڵاخ بووی و چاوت بۆ ئاستی کونەکە بەرز کردەوە هەستت بە لەرمەلەرم، ترپ و هۆڕ، خوڕە خوڕ، ورشە ورش، هاژە هاژ کرد. یا عاردە خۆی لە چیا و شاخ و زورگ دەکاتەوە و جەڕ و مەنگەنەکانیشی ساڵەهایە ویشک و بریشک بۆتەوە و ژەنگ لێی داوە، زری کە لە نێوانیان هەڵساوە. ئاوڕت لە دەرچی ئەشکەوتەکە دایەوە، شەمشەمە کوێرە و کۆتر و چێشکە و کلک مەقری و باڵندەکانی تریش سەریان لێ شێوابوو، دەستیان بە فڕە فڕە کرد. وادەزانی ڕاوە بەرازە یا ڕەوە ورچ یا گاڕانی دەڤەرەکەیە، بەسەر ئەشکەوتەکە و پەنا و بەفرەکەدا ڕاوە دوو یەکتریان ناوە یان ڕاویان دەنێن، یاخود شەمەندەفەرە و زرمەی بە عارتی خستووە یان فڕۆکەیە و دیسان قلیشاوەتەوە و ئەشکەوتەکە و دەوروبەرەکەی بۆمباباران، ناپاڵم، باران دەکات. بیر و هۆشتی بۆ ئەو ساڵە بردەوە کە لە ترسی هێرشی فڕۆکە و جاش و جەیش خەڵکی گوندەکەتان و ئەو دووروبەرەی، کە ڕووی هێرشەکەی لێبوو، زۆربەی ژن و پیاوە جاحێڵەکان و منداڵەکان لەو ئەشکەوتە خۆیان فشاردا بوو، لەوە پێشیش لەبەر پێشهاتەی ئەم کارەساتانە هەندێ لە زەخیرە و تفاق و نوێن و پێویستی تر لەوێ دانرابوو، ئەشکەوتەکە هەناوی خۆی بەش کردبۆوە وەکو دایکێکی خۆشەویست کە باوەشی بۆ جەرگی خۆی دەکاتەوە، ئەو خەڵکەی لە هەناوی خۆیدا حەشاردابوو باڵی ئارامی بەسەردا هێنابوو، ڕۆژی حەشر چۆنە ناو ئەشکەوتەکە ئاوابوو، نەخۆش، ترس، ساق و زیقی منداڵ، بوێری تێدا دەبینرا و دەست دەکەوت، ئەو کاتانەی بۆمبابارانیش دەکرا، ئەوە مەپرسە لە ژوورێدا چ دەقەوما، دەتگوت سوچی پاکردووە و جینگە و فینگەی لێوە دێ. هەندێ تینوویان دەبوو، هەندێ میزیان بە خۆدا دەکرد. ژنیش هەبوو لەگەڵ ڕمبەی قومبەلە و ناپالم و ترس بەری دەهاوێشت. هەرچەندە لە دەرەوە هاژە، ورچە، زرمە، خڕە، خشپە دەهات، لە دڵی تۆشدا خرپە، ترپە، شڵپە هەڵدەستا. ڕووەو تفەنگەکە چوویت. دەستت لێ گیر کرد خۆت بۆ هەموو ڕووداوێکی کتوپڕ ئامادە کرد کارەکەش هەستی بە مەترسی کرد بوو لە دەور و پشتی دایکیدا خپ بوو بزنەکەش قوتە قوتی بوو گوێیەکانی دەجولاندەوە هەستت بە جوولانەوەی بای دەور و پشتت کرد دەدوت ئارد لە بن پێکانت دەلەرزی غەڵبە خشپە لرمە زرمە قرچە خشە هاژە ورشە دەهات لە ناوەش شەمشەمە کوێرەکان و تەیر و تواڵەکانیی سەکەنات و حەجمان و ئۆقرەیان ڕابوو. هەندێکیان لە فڕینی ئەو ڕووبەرە تەسکەدا بەیەک دەکەوتن، یا لە حەژمەتاندا خۆیان پێت دادەدا یا بەیەک دەکەوتن. دەتوت ڕاداری هەستیان خاڵێکی ترسناکی پیشان داوە، هەر ئەوەندە زانی سەدای خشپە و لرمە و زرمە و خشە و هاژە و قرچە و ورچە ورچ و غەڵبە غەڵب بەرەو دەرچی ئەشکەوتێ دەهات و وا زانی، نغرۆ بوونە یان تۆفانێکی کەیە لە شێوەی تۆفانەکەی حەزرەتی نوح پێغەمبەر. مەلاکەتان گەلێ جار باسی لەوە کردبوو کە هەندێ لە نیشانەکانی دنیا خراپ بوون هاتیتە دی. دیارە دنیا خرابوونە، قیامەت داهاتنە، دنیا تێکچوونە، ئاه! لە ترسان و لە خەفەتان کەوتیتە خۆ دواندن. ئەوجا دەبێتە ڕۆژی حەشر و حیساب. کاتی خۆشی لە کتێبەکانی حوجرەی مزگەوتێ خوێندبووم ئێستاکەش دەبێ باش خۆم ئامادە بکەم بۆ ئەو پرسانەی کە دوو فریشتە بە شان و شەوکەتەکە لێمی دەکەن و دەبێ بە زمانێکی ڕاست و ڕەوان بێگرێ وەڵامیان بدەمەوە دنیام چوو با قیامەتەکەم نەدۆڕێنم هەروەکو لەسەر دنیاە لە کاتی ناشتنی مردوو تەڵقینی گوێم لێ بووە لێم دەپرسن و پێم دەڵێن خواکەت کێیە و ئایینت چییە و پێغەمبەرەکەت کێ بوو، لەسەر چ بیر و باوڕێک مردی؟ بە زمانێکی ڕاست و ڕەوان و بێ وەستان و گرێکردن دەڵێم، ئەڵڵا خوامە و ئایینم ئیسلامە و محەممەد پێغەمبەرمە و قورئان ئیمام و کتێبمە و کابە قیبلەمە و نوێژ فەرزمە و برای موسڵمان برامن و خوشکی موسڵمان خوشکمن و ئیبراهیم باوکمە و من ژیام و مردم لەسەر گفتی، لا اله الا اللە محمدا رسول اللە. یا چیاکانن لە عاردی بوونەتەوە و غلۆر دەبنەوە، یان ئەشکەوتەکە ڕۆچووە و بە قووڵایی ناخی عاردی چۆتە خوارێ و دەبتە قەبرت، یا ترازانی شتە ئاساییەکانە، پێشەوەی ڕۆژاوا بێ، شەوت لێ دەهات، شەوی دەیجوور، تاریکییەک، قەت لەوەوپێش، خۆر و ئەلەکتریکی نەدیتبێ، وەک یەکێکی پاڵەپەستۆی خوێنی دابەزیبێ، یەکسەر لە شوێنەکەی خۆت دانیشتی خۆ نەکردی و بێئاگا لە خۆت دەستت خستە سەر پشتی بزنەکە نەت دەزانی لاواندنەوەی ئەوە یا ترس لە خۆ دوریێ خستنەوەیە دەست دانانە سەر پشتی بزنەکە نەیهێشت بڕەویتەوە و ڕانەپەڕی ترسی ڕووداوەکە هەستی لەبەربڕی بووی شەمشەمەکوێرەکان باڵندەکان خۆیان پێکدا دەدا بەیەک دەکەوتن و تەپیان دەهات سەریان لێ شێوا بوو بە ئاسمانی ئەشکەوتەکە داسەکنان و حەوانەوەیان نەمابوو سرە دەرت لە هیچ دەرنەدەکرد بە مەبەستی پاراستنی دەم و چاوت بە جەمەدانیەکەت سرت داپۆشت غەڵ بەغەڵ بوو ورشە ورش و هاژە و هێرشەکەی سەرەوە کپ بۆ و فڕە فڕی ژوورێش وردە وردە هێور و هێمن دەبۆوە. خرپە و ترپەی لێدانی دڵت هێشتا ئاسایی نەببەوە، چونکە نەتزانی چ ڕۆژێکە تووشت بووە و چ ڕۆژێکە تێی کەوتی و چ ڕۆژێکیش چاوەڕێتە. سەرت لێ دەرنەدەچوو، چونکی لەوەتەی هەی تا ئیمڕۆی حازری، شتی وات بە دوو چاوی خۆت نەدیتبوو و نەشت بیستبوو. نەتزانی چی لێ قەوماوە. چت بەسەر هاتووە و دەوروبەرت بۆتە تاریکستان و چاوەکانت هیچ نابینێ. تۆزێک پێشێستا چاوەکانت جوان جوان دەیبینی و ڕەش و سپیت لێک جودا دەکردەوە، کەوتیتە گومان لە خۆکردن و لەبەر خۆتەوە گوتت، تۆ بڵێی چاوەکانم ڕۆشناییان نەمابێ؟ یا شەمشەمە کوێرەکان چاویان دەرهێنابم و پێم نەزانیبێ، خواردبیان و هەستم پێ نەکردبێ، بڵێی گازیان لێ گرتبێ و. زنجڕۆکیان لێ گیر کردبێ بردبیان نەتدەزانی چاوەکانت کراوەتەوە یا قەپاتن یا کراونەتەوە دیارە بروسکێکی خوایی بووە تیشکێک بووە هێزێکی نهێنی و شاراوە بووە لە پڕ هات و لێرە و لە دەرێ ئەوی هاتۆتە پێشێ و کەوتۆتە بەرێ ڕای ماڵیوە و دای ماڵیەوە و ماشتویەتی دار و بەرد و چاو و هەموو شتێکی لەگەڵ خۆدا بردووە پێت ساغ نەبەوە دەست بۆ چاوی ڕاستت برد دەستت لێدا هەڵت پشاف برژانجی پێڵوەکانت گرت گواستەوە بۆ چاوی چەپت دەستت لە برژانجیدا پێڵوت گرت هەڵت پشاف ماون و ساغ و سەلیمن ئەی باشە ئا باشە بۆ پێیان نابینم مرد بەولا و بەولادا سوڕان هەر تاریکی و تاریکی ڕەشە و ڕەشایەتی عجب تاریکە شەوێکە و ئەستێرەی تێدانە لە جێگەی خۆت قیل بوویتەوە وەکو مزراح لە کاتی خاوبوونەوە بە دەوری خۆتدا سوڕایتەوە یان بێ هەست پێکردن لەبەر بارە دەروونیەکەت بە دەوری خۆتدا خولایتەوە لەم لایەن بۆ لایەکەی تر لەو لایەنەوە بۆ لایەکەی تریانەوە تۆڵی خەون بێ یا دنیا خراببوون و ڕۆژی حەشە و پێم نەزانیوە ئەوە نییە دەستم دەجوولێنم نەخەونە و نەخەیاڵ لە پێشە خۆت ئەمەیانت وت وەختی خۆی چەند جاران بە هەنگاوەکانت دەرچی ئەشکەوتێک پێوا بوو کە پێنج هەنگاوی ڕەبەق بوو نە دەرکەماوە و نە ڕووناکیشی ماوە باشە دەبێت تێکچوو بم دەبێ ئەجندە دەستیان لێوەشان بم ئەدی من من لە ناو ئەشکەوتە مراز نەبووم ئەدی ئەوە هەناسۆ پڕمەی بزنە شامیەکە نییە قاچی نەشکا بوو بۆیم گرتەوە ئەوە قاڕینی کارەکەی نییە ئەهە بڵی هەمیان ئەچن دەبن ئەی نەخزام و نەکەوت بە نێو ئەشکەوتەکەوە باشەکوا دەرکەی یەک دوو جاری تریش بە دەوری خۆتدا سوڕایتەوە نە دەرکە نە ڕووناکی ڕاست و چەپی خۆشە لێ تێکچوو پاش و پێشە لێ بزر بوو ئەم تەنیشتە و ئەو تەنیشتت نەناسیەوە و لێت ئاڵۆز بوو باراشێکت لێ دەکرد ورد و درشتی دیار نەبوو لەم تێکەڵە و پێکەڵەیەدا بووی باڵندەیەکی لە خۆت سەرلێشێواوتر خۆی بە سنگی دادای و لە خۆت هەڵدا و دەنگی دەنکەکانی شقارتەکەی گیرفانت بیست خێرا دەرتهێنا و دەمچێکت بە کبریتی شقارتەکە داخشان تریسکەیەکی مردووی کرد و هیچ جارێکی کەش لە پێشونەیان مردووتر دەرچوو دەنکێکی کە لێدایەوە ئاگر تا تووڕە نەبێ گڕ و بڵێسەی خۆش نابێ و شقارتەکەی تۆش شێی هەڵێنابۆوە و درەنگ گرتی، کە گرتیشی توانای لە چاو بچووکیەکەی بەهێز بوو، بۆ چەند چرکەیەک تاریکیەکەی قاودا و دڕی پێدا، چەند دنکێکی کەشت لێدا، بەڵام تەواو تێگەیشتی چاک حاڵی بووی کە هەرەسی بەفرەکە دەرکی ئەشکەوتی لێ قەپات کردووی.